شەهرەزاد وتیەی پاشای بەختیار خاوەنی بڕیار بیستومە زەمانی زوو لە سەدەکانی ڕابردوو بازرگانێکی دەوڵەمەن هەبوو هێندە شۆخ و جوان بوو لە مانگی چواردە چوو ناوی غانمی کوڕی ئەیوب بوو خوشکێکی بوو ناوی فیت نەبوو لە جوانیدا تاک بوو باوکیان مرد و سامانێکی زۆری بۆ بەجێهێشتن سەد بار هەر ئاوریشم و شوشە بۆ نیمسک بوو کە ئامادەی نردنە بەغدا کرابوون کە باوکیان مرد دواخرا دواتر کوڕەکەی کاروانی ئەم بارانەی بەرەو بەغدا برد سەردەم سەردەمی خەلیفە هارو نەڕەشیدا خواحافیزی لە کەسوکار و خزمان کرد و پشت بەخوا کاروانی خستە ڕێ بەبێ ئەوەی گەیشتە بەغدا چەند بازرگانێکی لەگەڵدا بوو، خانوویەکی ڕێک و پێکی گرت، ڕاخەری بۆ برد و پەردەی جوانی پیا شۆڕ کردەوە. بار و بارخانەکەی لەوێ خست. چەند ڕۆژ تێیدا حەوایەوە. بازرگانان و ناسراوانی بەغدا سەردانیان کرد. ئەویش بوخچەیەکی پڕ کرد لە جۆرەکانی کوتاڵەکەی دە جۆر قوماش بوو، پیشانی دان. ئەوانیش بردیانە لای گەورە بازرگانی گوزەرەکەیان. ئەمجا کەوتنە کوتاڵ لێکڕین، کوڕەش هەر دینارێکی سەرمایی دوو دیناری قازانج کردبوو. غانم زۆری پێ خۆش بوو، بەو شێوەیە درێژەی دا بە فرۆشتن و ساڵێکی پێ چوو. لە یەکەم ڕۆژی ساڵی دووەمدا غانم بەرەو قەیسەرییەکە چوو، سەیری کرد داخراوە. پرسی وتیان یەکێک لە دوکاندارە بازرگانەکان مردوە و ئەوانی دی چونەتە گۆڕستان بۆ ناشتنی، تۆیش بڕۆ بۆ گۆڕستان و ئەو خێرەت دەستگیری خۆت بکە. ئەویش وتی زۆر چاکە. ئیدی غانمیش شوێنیان کەوت. ڕۆشتن تاکو لە شاری بەغدا دەرچون. کە گەیشتنە ئەوێ کەس و کاری مردوەکە دەواریان هەڵدا. مۆمیان داگیرسان مردوویان ناشت و مەلاکان دەستیان کردە قورئان خوێندن. خەڵکەکە لە ژێر دەوارەکەدا دانیشتن و غانمیش لە نێوانیاندا بوو. زۆر شەرمن بوو. بە خۆی وت، ناتوانم بەم جۆرە جیهان بێڵم. کە بڵاوەیان لێ کرد ئەو کاتە ڕۆم. تاکو ئێوارە قورئان خوێندرا. ئێوارەش خواردن و شیرینیان بۆ هێنان. کە نانخواردن کۆتا بوو، دەستیان شت و دانیشتنەوە. ئەغانم کەوتە بیرکردنەوە ئەم ناسم کە دەوڵەمەند و پارەدارم لە دزە ترسم خەمی ئەوەمە کەچیم هەیە و نیمە لێم بدزن هەستا و ئیزنی لێوەرگتن کە گوایە چێتە سەر ئاو خۆی دزیەوە ڕێی بەرەو بەغدا گرتەبەر نیوەشە و گەشتە دەواازەی شار دەواازەکان داخرابوون تەنیا گوێی لە سەگوەڕ بوو کە زانی چۆڵ و هۆڵە لە دلی خۆیدا وتی، لا حول ولا قووەت الا باللە. لە ترسی سامان و بارەکانم تەعزیەکەم جێهێشت، کەچی ئێستا لە خۆیشم ئەترسم. ئەو ناوە گەڕا بۆ شوێنێک تێیدا ئەو شەوە بنوێ. چوار دیوارێکی بینی کە دار خورمایەکی تیا بوو، دەرگایەکی کراوەی هەبوو. خۆی پێدا کرد و جێی چا کرد و لێی ڕاکشا. بەڵام چونکە ناو گۆڕستان بوو خەوی لێ نەکەوت هەستایەوە سەر پێ دەرگایەکی کردەوە ڕووناکی بینی کە دوور بوو لە دەواازەی شارەوە سەیری کرد ڕووناکیەکە بەرەو لای ئەم دێ زۆر ترسا و دەرگاکەی پێوەدا بوو خۆی بەدار خورماکەدا هەڵزنا و سەرکەوت ڕووناکەکە کە گەیشتە بندار خورماکە غانم بە وردی سەرنجیدا سێ کۆیلەی بینی دوانیان سندۆقێکیان بە سەرشانەوە بوو ئەوی تریان تەورێکی بە دەستەوەیە و فانۆسێک بە دەستەکەی تریەوەیە کە لە گڵە هەڵکەنراوەکە نزیک بوونەوە، یەکێک لەوانە کە سندوقەکەی هەڵگرتبووتی، سەواب، ئەوە چیتە؟ کۆیلەکەی دیوتی، کافور چییە؟ ئەوی ژوتی ئێوارەک کە لێرە بووین دەرگاکەمان بەکراوەی جێنەهێشت، ئەوی ژوتی ڕازەکەی. ئەمجا ئەوی تروتی، ئەوە تا داخراوە. سێیەمیان کە تەورەکەی پێ بوو دی ئەی بێ عقلینە نازانن کە خاوەن ڕانەمەڕەکان لێرە ئێوارەیان لێ بەسەر دێ لە ترسیەوەی ڕەشپێستانی وەکو ئێمە نیان دۆزنەوە و بیان بن خۆیان لێرە ئەمێنەوە و دەرگاکە داخەن هەردووکیان وتیان ڕازەکەی کەسمان لە تۆ بێ عقلتر نین ئەی ژوتی جا ئێوە بڕواناکەن تا نەچینە ناو چاڵە خۆڵەکەەوە کەسێک ندۆزینەوە بەڵام من ئەڵێم کە ڕووناکی چراکەی دەستی منی دیوە ڕای کردووە و بەسەر دارخورماکەوەیە غانم کە لەسەر دارخورماکە بوو لە دڵی خۆی داوتی خوا پشت و پەنات نەبێ کۆیلە بۆ ئەو زیرەکێت لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم چۆن من لە دەست ئەمانە ڕزگار ببم دوانەکەی کە سندوقەکەیان پێبوو بە تەور بە دەستەکەیان وت دەیبەخیت سەرکەوە دەرگاکەمان بۆ بکەرەوە ئەم سندوقە قرسە پشتی شکاندین دواتر لەوانەی لێرەدان دانێکت بۆ گرین سورکردنەوە و برژاندنی لەسەر خۆمان تەنانەت ناهێڵین ڕۆنەکەشی بتکێتە سەر زەوی ئەم جاوتی سیر سیر چەند کاڵفام با سندوقەکە بەسەر دیوارەکەدا فرێ بدەینە ئەو دیوە ئەوانیش وتیان سندوقەکە شکێ ئەویش وتی خۆشم خەمی ئەوەمە ئەم جاوتی ئەی ئەگەر لە ژوورەوە چەند دزێکی تیاابێ شمەکە دزراوەکەیان بەش بکەن بەسەر خۆیاندا چونکە دزەکان فێرن دزیەکانیان دێنە ئەم جۆرە شوێنانە و بەسەر خۆیاندا ئەو پیاو کوژانە دابەشیەکەن ئەوانیش وتیان کاڵفام ئەوانە ناوێرن بێنە ئێرە ئەم جا بە دیواردا هەڵزنا و لەو دیوە دەرگای کردەوە و سنوقیان بردە ژوورەوە ئەم جا یەکێکیان وتی ئێستا دوای نیوەشەوە چاڵمان بۆ هەڵناکەنرێ تام سندوقی تێدا بشارینەوە سێ سعاتێک ئەحەوێنەوە هەر یەکەمان هۆی دەم و چاوسووتانی خۆی بگەڕێتەوە هەر لە نوکەوە تا کۆتایی تاک و ڕۆژەکەینەوە یەکەمیان کە تەور و فانۆزەکەی پێبوو ناوی بەخیت بوو وتی من بەسەرهاتی خۆمتان بۆ جەڕمەوە شەهرەزاد وتی ئەی پاشا بەخید وتی براکانم ئەوە بزانن ئەو ساکە تەمەنم هە ساڵان بوو ساڵی درۆیەکم بۆ کردن ئیدی ئەوان بەیەکیاندادا ئەوانەی کە منیان هێنا کەوتنە دڵە ڕاوکێ یەکێکیان دەستی لە دەست دەڵاڵەکە کردمە و بە دەڵاڵەکەی وت، بانگکە ئەم کۆیلە خەوشدارە ئەفرۆشین. کڕیارانیش پرسیان خەوشەکەی چییە؟ دەڵاڵەش پێی وتن ساڵی یەک درەوەکە. یەکێک لە بازرگانان چووە پێشەوە پرسی، بەو خەوشەوە بایی چەندە؟ وتیان شەش سەد درهم. بازرگانیش وتی ئەوە نرخی کۆیلەکە و ئەوە بیست درهەمیش بۆ دەڵاڵەکە. دەڵاڵیش منی گەیاندە ماڵی بازرگانەکە. دەڵاڵانی خۆی وەرگرت و لێیدا و ڕۆشت. ئێدی خاوەنەکەم پۆشتەی کردمەوە. ئەو ساڵە منیش پەزێرایم کردن تاکو ساڵی نوێ هاتەوە. ساڵی پیت و بەرەکەتی کشتوکاڵ بوو، بە جۆرێک خەڵکەکە خێر و مەولیانە کرد خاوەنەکەم لە باخکەی کەنار شاریدا مۆلی کرد میوانەکانی بردە باخەکە و هەموو پێداویستەکانی نان خواردن ئامادەکرا تاکو و درنگانێ مانەوە خاوەنەکەم شتێکی ئەویست کە لە ماڵەوە لە شار بیری چوو بوو بانگی کردم و وتی بڕۆ سوار ببە بەرە و ماڵ و ئەو شتەم لە ژنەکەم وەربگرە و خێرا بگەڕێەوە منیش خێرا سوار بووم بەرەو شار. کە گەشتمە بەر دەرگا دابەزیم و خۆمدا بە زەوی دا و هاوارم کرد، خەڵکی گەڕەک لێم کۆبوونەوە. ئەژنۆی خاوەنەکەم و کچەکانی هاتنە دەرەوە. کە پرسیان وتم، چۆن ناگریم؟ خاوەنەکەم و هاوڕێکانی لە بن دیوارێکی بڵنددا دانیشتبوون. دیوارەکە بەسەریاندا ڕما، ئیدی منیش بەپەلە هاتمەوە تاکو هەواڵەکەتان پێ ڕابگەنم. کە ژن و کچەکانی ئەمەیان بیست کەوتنە هاوار و قیژە و لەخۆدان و یەخەدادڕین. ژنە دراوسێکان لێیان کۆبوونەوە. ژنی ئاغام کەوتە خۆ، بە دیوارە کێشان و شووشەی پەنجەرە شکاندن و شتی ناوماڵ فڕێدان. ئەمجا بانگی کردم وتی، دەی ئەو دۆڵاب و سندووقانەم لەگەڵ بشکێنە، ئەم قاپ و قاچاخانەش. ئیدی پێکەوە شتەکانی سەر ڕەفەکانمان داگرت و چیمان دەست کەوت شکاندمان. هاوارم کرد، ئاخ بۆ ئاغام! ئەمجا ژنی ئاغام بەسەری ڕووت و پێی پەتی خۆی و کچەکانی شوێنم کەوتن. کە بیان بەم بۆ لای دیوارە ڕووخاوەکەی کە ئاغامی لەژێردا مردووە. تاکو بیخەینە ناو تابوتێکەوە و بیهێنینەوە بۆ ئەوەی بە ڕێوڕەسمی شیاو بینێژین. پێشیان کەوتم و ئەم قیژان هاوار بۆ ئاغام. ئەوانیش بە دوامەوە بەسەری ڕوت و پێی پەتیان قیژان ئۆف ئۆف بۆ ئەو پیاوە. چی لە گەڕکدا بوو لە ژن و پیا و پیرەمێرد و پیرەژن و مناڵان هەمویان شوێنم کەوتبوون ئەیان قیژاند و لە خۆیانەدا والیان تێگەیان. ئەویش فەرمانی دا گۆڕهەڵکەندانیان هێنا و چەند دەست و پێوەن شوێن والی کەوتن و بە دوای ئاپۆرەی خەڵکەکەوە بوون. پێشیان کەوتبووم و قۆڵم بەسەر خۆم دا کرد. بە لە خۆدان و قیژە و هاوار گەشتنە بەر باخەکە کە ئاغام ئەمەی بینی ڕەنگی زەرد بوو. منیش دەستم پێکرد وتم، ئاخ بۆ ئاغاژنم! ئیتر کێ بەزەیی پێما بێتەوە؟ خۆزگە من لە جێی ئەو بوومایە. کە ئاغام بەو شێوەی منی بینی پرسی بەخیت چی ڕووی داوە؟ منیش وتم کە منت ناردەوە بۆ ماڵەوە ڕوانم دیواری ژێرێک ڕماوە بەسەر خاتون و کچەکانیدا. پرسی خاتون ڕزگاری نەبووە؟ منیش وتم نەخێر گەورم. خاتون یەکەم کەس بۆ تیا چووە و ئەم جا کچەکانت. ئەم جا پرسی کچە بچکۆلەکەشم وتم بەڵێ ئەویش. ئەمجا پرسیێ و ئاخۆ هێسترەکەی ژێر خۆم هیچی بەسەر نەهاتووە وتم کە دیواری هۆڵەکە کەوتووە دیوارەکانی ترشی خستووە لەبەرەوە هیچ شتێکی ماڵەکە دەرنەچووە تەنانەت مەڕە دابەستە و قاز و مریشکەکانیش سەگ و پشی لە کەوتۆتە خواردنی لاشەکانیان ئەمجا پرسی ئاغای شت ڕزگاری نەبوو؟ منیش وتم نەخێر کەس ڕزگاری نەبوو خانۆکەش تەپی مەڕوقاز و مریشکەش سەگ و پشیلە خواردنی کە ئاغام ئەمەی بیست دنیا لە بەرچاوی تاریک بوو خۆی بە پێوە بۆڕانە گیرا یەخەی خۆی دادڕی هێندە گریا ڕیشی تەڕبوو بە خۆیدا کێشا و خوێن بە ڕوومەتەکانیدا ئەهاتە خوارەوە هاواری کرد ئەی هاوار بۆ ژن و مناڵەکانم کەس وەکو منی بەسەر نەهاتووە. میوانە بازرگانەکانیش بەدەم گریانەوە یەخەی خۆیان دادڕی، ئاغام بەدەم لەخۆدانەوە لە باخەکە هاتە دەرەوە. سەیری کرد لە دوورەوە تەپوتۆز ئەستا، کە ورتر سەرنجی دا بۆی دەرکەوت کە والی شار و یاوەرانیەتی، خەڵکێکی زۆریشیان بەدواوەیە، هاوار و قیژیانەوە گرین، کە گەیشتن ئاغام و ژن و کچەکانی لووتیان بەیەکدا تەقی، هەر کە بینینی، ڕەنگی کرایە و دەستی کردە پێکەنین، ئەمجا لێی پرسین، چۆنن، چیتان بەسەر هات لە ماڵەوە؟ ژن و کچەکانی وتیان لە خوا بەزیاد بێ کە هیچت بەسەر نەهاتووە، ئەمجا بە دەم گریانەوە ئاغامیان لە ئامێز گرت، ژنەکەی وتی سوپاس بۆ خوا سەلامەتی. پرسی چۆن ئاوا بە بێوەی خۆت و میوانەکانت ڕزگارتان بوو ئاغاشم پرسی ئەوە چۆن لە خانووە تەپیوەکەدا ڕزگارتان بوو ژنان و کچانی وتیان کوا ئێمە هیچمان بەسەر نەهاتووە خانیش لە جێ خۆیەتی بەسەری ڕۆتی و پێیپەتی کە بەخێتی کۆی لە هاتەوە هاواریە کرد ئەی هاوار بۆ ئاغام کە لێمان پرسی وتی دیوارێکی باخەکە ڕما بەسەر ئاغا و میوانەکانیدا هەر هەمویان مردن ئەمجا ئاغاشم بەوانی وت جاخۆ بە هەڵە داوان و بەسەری ڕوتی و پێپەتی هات بۆ لامەوتی خاتون و کچەکانت بوون بەژێر خانۆکەوە ئەی داغ بۆ خاتونم داغ بۆ کچانی هەمویان مردن ئەمجا ئاوڕی دایەوە منی بینی کە چەفتەکەی سەرم دڕابوو و خۆڵاوییە بەسەرمەوە قیژاندی، وەرە، کە چوومە بەردەمی وتی، ئەی کۆیلەی شوم نەفرەتت لێ بێ ئەمە چی بوو دروستت کرد هەر ئێستا پێستت دەکەنم گۆشتت لە ئێسک ئەکەمەوە. منیش پێم وت ناتوانیت کاری وام لەگەڵ بکەیت چونکە تۆ بەم خەوش و ناتەوایە منت کڕی شایەتم هەیە خۆشە دەزانی کە من ساڵ یەک درۆکەم ئەمەش نیوە درۆیەک بوو تا ساڵەکە کۆتا بێ نیوە درۆیەکی دیەکەم ئەمجا ئەبێتە درۆیەک ئەویشی ڕاندی بەسەر ماوتی سەگی سەگ باب ئەمە هەمووی نیوە درۆ بوو خۆ من درۆی وا گەورم نەدی بوو بڕۆ لە ڕێی خوادا ئازاد بە منیش وتم تۆ منەت ئازاد کرد بەڵام من بوومایە ئازادم ناکردی تا نیوە درۆکەی ترم نەکردایە دواتر بتبردمایە مەزادخانەی کۆیلیان و بتفرۆشتمایە ئەزانی بۆ چونکە هیچ کارێکی تر نازانم تاکو خۆمی پێبژێنم بەڵام بەم کۆیلێتە خەڵک بەخێومەکە ئەمە شەر ڕێگەی پێداوە لە بەشی ئازادکردن داتوە کە ئێمە ئەم گفتوگۆیەمان ئەکرد خەڵکەکە و دەرو دراوسێکانمان هاتن بۆ سەرخۆشی والی و دەست و دایرەکەی هاتن ئاغام بە خێری هێنان و ئەم نیوە درۆیی منی بۆ جێڕانەوە کە ئەمەیان بیست ئەم نیوە درۆیان زۆر پێ گەورە بوو سەریان سوڕما دەستیان کردە جنێودان پێم منیش بە پێکەنیە وتم چۆن ئاغام بمکوژێت خۆی بەم ئەیبەوە کڕیومەی کاغام گەڕایە و ماڵ سێری کرد ماڵ وێران بووە تیان گیان خۆم و ژنەکەی هەموو شتەکانی ناوماڵمان شکاندووە ژنەکەی وتی هەمووی ئەم بەخیتە شکاندونی و ماڵی کاول کردووە ئاغام هێندەی دی تووڕە بوو دەستی بەدەستدا کێشاوتی لە ژیانمدا کۆیلی وام نەدیوە ئەژڵێت ئەمەنیوە درۆ بوو جا ئەگەر درۆی تەواو بوایە یەک دوو شار وێرانە بوو دەستی گرتم و بۆ لای والی ئەویش بنێشتێکی پێدام وتی بینخە دەمت و بیجوو بنێشتم جوو بورامەوە کاتێک بە ئاگە هاتمەوە دەم و چاومیان ئاوا بە ئاسنی گەرم داغ کردبوو ئەم جا ئاغام بردمی و فرۆشتمی منیش درێغیم نەکرد لە درۆ کردن و فیتنەیی، ئیتر ئەم دەست و ئەو دەستم کرد و فرۆشرام لەم ئاغاوە بۆ ئەو ئاغا تاکو گەشتمە کۆشکی میری موسوڵمانان. دوو کۆیلەکەی دی کەم بەسەرهاتەیان بیست، وتیان، ئای کە درۆیەکی گەورەت بۆ کردین! ئەمجا دایانە قاقای پێکەنین. بەخید وتی، دەی کافور، تۆش بەسەرهاتی خۆت بگێڕەوە. ئەویش وتی، ئامۆزا، بەسەرهاتی من دوور و درێژە و وا بەرەبەیانە. ڕەنگە خۆر هەڵبێت و ئەم سندوقیان پێ ببینین بمان کوژن دەرگاکەی بکەنەوە کە دواتر گەڕینەوە کۆشک چیرۆکی خۆمتان بۆ جێڕنەوە ئەمجا بەسەر دیوارەکەدا سەرکەوت و دەرگاکەی کردەوە کە بردیانە ژوورەوە چەند مۆمێکیان داگیرسان چاڵێکیان بە هێندەی سندوقەکە هەڵکەن کە پانیەکەی هێندەی گۆڕ بوو کافور هەڵیەکەند و سەواب گڵەکەیە گواستەوە تاکو بە هێندەی ناو قەدی خۆی چاڵ کرد ئەمجا سندوقیان خستە ناوی و گوڵەکەیان بەسەردا دایەوە ئەمجا ڕۆشتن تاکو لە بەرچاوی غانمی کوری ئەیوبون بون کە شوێن چۆڵ بو غانم زانی هەر خۆیەتی خولیای سندوقە کەوتە سەری و بەخۆی وت ئاخۆ ئەو سندوقە چی تێدا بێ خۆی گرت تاکو ڕۆژ بووە ئەمجا لە دار خورماکە هاتە خوارەوە کەوتە لابردنی گڵی سەر سندوقەکە بەردێکی ناو قفڵی سندوقەکەی پێشکان کە سەری هەڵدایەوە سەیری کرد کیژێکی بەنجکراوی بێهۆشی تایە نەمردووە و دڵی لێدا زۆر ناسک و جوان خشڵ و زێڕێکی زۆری پێوەیە کە مەگەر بە پارەی سوڵتانەکان بکڕایە لە سندوقەکەی دەرهێنا و لەسەر پشت لەو لە چاڵەکەەوە ڕای کێشاکی ژەش هەوای پاکێڵمژی و دواتر پژمەیەکی کرد کڵە بەنجێک لە دەمیەوە دەرپەڕی کە ئەگەر لە دەمی فیریشدا بواە ئەبوورایەوە شەو ڕۆژێکی پێچوو ئەمجا چاوانی گێڕا بە زمانێکی شیرین پرسی بایشوم ئاوی تینوت پێ نییە کەسێکی ئاودێریش نییە گوڵی باغ لەکوێیە کەس وەڵامی نەدایەوە بۆیە ئاوڕێکی دایە وتی ئەی بەرەبەیان دای زێڕین و گەوهر ڕێ پیشان دەر ئەستێرەی بەرەبەیان شەهوە نەزهە حلوە زەریفە قسە بکەن کەس وەڵامی نەدایەوە چاوێکی دی جێڕاوتی هاوار بە ماڵم گۆڕ بە گۆڕمەکەی ئەی ئەو کەسەی ئاگاداری دڵانیت پاداش دەرەوەی ڕۆژی زیندووبوونەوە کێ منی لە ناو ئەم هەمووە بربەستانەدا دەرهێناوە بە زۆر واخستومیە نێوان چوار گۆڕ غانمیش لە ژوور سەری بوو بۆیە پێیوت خانم نەحەشارگە و نەکۆشک و نەگۆڕ ئەمەی بەرامبرد وەستاوە غانمی کوڕی ئەیوبی داماوە کە بۆی ناردوی دەلیلی داماو تا ڕزگار ببێ ئەی لێ قەوماو تا بگەیتەوە بە ئاواتی چاوڕوان کراو ئیدی بێدەنگ بوو کە بە وردی سەرنجی دا وتی دانی پیانێم یەخوا هەیە و محەممەد نێردراوی خوایە ئەمجا بەری دەستی خسە سەر دەم و چاوی و ڕووی لە غانم کرد ئەی لاوی پیرۆز وا بە ئاگا هاتمەوە چێ منی هێنا ئێرە ئەوی ژووتی ئەم سندوقەی توی تیابووی سێ کۆی لەهێنان دەستی بە جێرانەوەی ڕووداوەکە کرد ئەم جاغانمیش پرسیاری لە بەسەرهاتی کیژەکە کرد کیژە ژووتی ئەیلاو سوپاس بخوا کە منی گەیاند لای کەسێکی وەکو تۆ ئێستاش هەستە بمخەوە ناو سندوقەکە و بچۆ هێسترێک یان حەماڵێکم بۆ بێنە با بمگەێنێتە ماڵتان غانمیش ئەمەی زۆر پێخۆش بوو لە دڵی خۆی داوتی زێر و خشتێکی زۆری پێوەیە بۆ خۆم دواتر وەکو کەنیزەگەی فرۆشم ئەم جاکی ژەوتی ئەگەر لە ماڵتاندا مامەوە ئەبمە خێر و بەرەکەت ئەو کات بە هێوری بەسەرهاتی خۆمت بۆ جێرمەوە تۆیش خێر ئەبیت لە لای منەوە کە خۆرگە زنگیدا و لە دار و درەخت و ئاورنگیدا چوە دەرەوە و لەسەرێدا هێستر و زەلامێکی ناو سندوقەی کەکچەکەی تیا بوو بارکرد زۆر دڵخۆش بوو چونکە سەرەڕای ئەوەی ئەو زێڕانەی پێوە بوو بەنیاز بووە کەنیزەک بیفرۆشێ بە دە هەزار دینار کە گەیشتە ماڵ سندۆقەکەی ئەڵپشری کچەکەی دەرهێنا ئەویش سەرنجی ماڵیدا پاک و ئاوەدان بە فەرشی جوان چەندین تۆپ پتاڵی تیا بوو بۆی دەرکەوت دەم لاوە بازرگانە ئەمجا پێیوت بەڕێز شتێک بێنە بیخۆین. غانم خێرا وتی بە سەرچاو. چووە بازاڕ، بەقێکی برژاو و سینییەک پاقلاو و مەی و چەند مۆم و مۆمدان و شووشە بۆنی کڕی. شتەکانی گەڕاندەوە ماڵ تاکوو توانیان خواردیان. هەر یەکەو لە شوێنی خۆی لێی نووست تاکوو ڕۆژ بۆوە. ئەمجا چووە ناو بازاڕ. ماڵ چی پێویست بوو لە خواردن و خواردنەوە هێنایەوە ماڵ. دوای نانخواردن مەی و جامیان دانا. دوای ئەوەی ڕێک و پێکی و ڕەوشی کچەکەی سەرنجدا داوای لەکرد کە شوی پێبکە کیژەش وتی ئەوە هەر نابێ ئەویش پرسی لەبەرچی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی چل و یەک چیرۆکی غانمی کوڕی ئەیوب و خۆراکی دڵان شەهرەزاد وتی کیژەکە بە غانمی وت ئەوە بزانە من نازدار و لە بەردڵانی میری مسوڵمانان بووم لە کۆشکی ئەودا پەروەەردە بووم یێزدانیش جوانی پێبەخشیم زیاد لە پێویست خۆشیویستم لە بەشی تایبەتی کۆشکدا نیشتەجێ کردم فەرمانی دابوو دەکەنی زەک پەزێرایی منیانە کرد ئەمجا ئەو هەموو خشل و زێڕەی پێداوم کەی بینی ڕۆژێک لە ڕۆژان پاشا کۆچەکا بەرەو یەکێک لە وڵاتەکان خاتوو زبێدە هاتە لای کەنیزەکێکم و پێی وت کە خاتوون نوست واتە من ئەم کڵۆ بەنجە بخەرە لوتێوە یان بۆی بکەرە ئاو و بیدەرێ چەند ئەڵێیت پارەت ئەدەمێ. کەنیزەکەکەش کە پێشتر کەنیزەکی خۆی بوو لە خۆشی پارەکە لێی وەرەگرێ تومەس بۆی کردبوومە گۆزە ئاوەکەی ژوورەکەمەوە. کە شەو تینوو ببووم خواردبوومەوە ئیدی لەسەر چرپایەکە کەوتبوومە خوارەوە و سەر و دەستم ون کردبوو کە فێڵەکەی سەری گرتبوو لەو سندوقی خست بووم پارەی بەو کۆیلانە و دەرگاوانەکەشدا بوو هەر بەو شەوەی کە تۆ لە سەردار خورماکە بووی منی گەیاند بووە ئەوێ ئیتر ئەویان بەسەرهێنام کە خۆت بینیت ئەوە بوو تۆیش ڕزگارت کردم ئەمە بوو بەسەرهاتی من ئێستا خەلیفە نازانێت لە کوێم تۆیش ڕێزم بگرە و سوکایەتیم پێمەکە کە غانم ئەمەی بیست و بۆی دەرکەوت دەستکە گوڵی خەلیفێ و نازدارەتی بێدەنگی لێکرد و کەوتە خۆ خواردنەوە دڵنەوەی خۆیە کرد سەری سوڕما بوو دواتر هەروەکو جاران بەرەو بازار بۆ کە گەڕایەوە هەندێ پێویستی ماڵی لەگەڵ خۆی هێنایەوە کە چوە ژوورەوە سێری کرد خۆراکی دڵانەگری کە غانمی بینی بە ڕووی دا پێکەنی وتی بیرم کردی ئەمجا دەستیان کرد دەنان خواردن پێکەوە ئەمە حاڵی غانمی کوڕی ئەیوب بوو خاتو زبێدەش سەری سوڕما بوو لە خۆی پرسی باشە کە خەلیفە هاتەوە پرسیاری کەنیزەکەکەی کرد چی پێ بڵێم وەڵامم چی بێت باشە پیرێژنێکی لە کۆشک دابوو بانگی کرد و نهێنیەکەی بۆ جێڕای و لێی پرسی تازەم کارە ناهەموارم کردووە چی بکەم باشە دوای ئەوەی پیرێژنا لە کێشەکە تێگەشت ڕێ بۆ داناوتی بنێرە بە شوێن دارتاشێکدا با پەیکەرێکی تەختەی بۆ بتاشێ خۆشمان گۆڕێکی بۆ لێدەین و ئەینێژین گۆڕەکە هەڵببەستە و گومەزێکی بەسەرۆکە و مۆم و بخوردی تێبکە فەرمان بدە کەنیزەک و دانیشتوانی کۆشک هەموو ڕەش بپۆشن کە کەنیزەک و خزمەتکاران زانیان خەلیفە هاتەوە کابکەن بە داڵانی کۆشکەوە هەموو سەرخۆشی لێ بکەن و پێی بڵێن کە خۆراکی دڵان مردووە هەر لەبەر خۆشەویستی تۆ خات و زبێدە لە کۆشکدا ناشتێتی ئیتر ئەویش مەولود و چاکە و خێری بۆکە ئەمجا پیرێژنوتی ئەگەر خەلیفە گریمانی ئەوە دابنێ کە تۆ غیرەت لە کەنیزەکە کردووە و لە ناوت داوە، ئەوا فەرمانەدا کە گۆڕەک هەڵبدەنەوە، نەکەی بترسی، چونکە کە بەردی گۆرچکەکەیان لادا کفنە شاهانەکە بینێ، یەکسەر بڕواکات و فەرمانەدا ڕیزە بەردەکە بخەنەوە سەر گۆڕیچەکە. گریمان خەلیفە دڵی ئاوی نەخواردەوە ویستی کفنەکە لابا، ئەوسا خۆت و خزمەتکارەکان بیکەن بە هەڵڵا و بڵێن، شتی وا نابێت چونکە مردووەکە ژنەو حەرامە ئەو کاتە ڕازیە بێت و کۆڵەدات و بڕواکە سوپاسیش دەکات کە بە ڕێک و پێکی ناشتودا ئەمجا پیرێژن وتی خوایار بێ لەو کێشێژ ڕزگار بی کە زوبێدە خاتون بیری لەم قسانە کردەوە پەسەندی کرد و خەڵاتێکی زۆر باشی پیرێژنەی کرد ئەمجا بڕێک پارەی دایە کە ئەو ڕێورەسمە بەجێ بێنێ. هەر خێرا پیرێژن فەرمانی دا دارتاش پەیکەری مرۆڤێکی بۆ بتاشێ. ئەمجا گۆڕی لە باخی کۆشک دا بۆ هەڵکەند و زوبێدە کفن و دفنی کرد. گۆڕەی هەڵبەست و گومەزی بە سەرەوە کرد و مۆم و بخوردی تیادا گیرسان. ڕاخەری نایەبی لە دەوروبەری گۆڕەکە ڕاخست، فەرمانی دا دانیشتووانی کۆشک هەموان ڕەشیان پۆشی، کارەکەیان لە ناو کۆشکدا دەنگی دایەوە کە کەنیزەکە خۆراکی دڵان مردووە. دوای ماوەیەک خەلیفە لە سەردانەکەی گەڕایەوە بۆ ماڵ، سەیری کرد دانیشتووانی کۆشک هەموان ڕەشیان پۆشیوە، لە یەکێکیانی پرسی ئەویش هەواڵی مردنی کەنیزەکە خۆراکی دڵانی دایە، خەلیفە لە هۆش خۆی چوو، بوورایەوە. کە بە ئاگا هاتەوە پرسیاری شوێنی گۆڕەکەی کرد زوبێدە خاتونیش لە وەڵامدا وتی ئەی میری مسلمانان لەبەرەوەی دەستکە گوڵ هەڵبژاردەی خۆت و زۆر نازداری خۆت بوو زۆر ڕێزم لێگرت و هەر لە نێو ئەم کۆشکەدا ناشتم هەر بە جلوبەرگی سەفەرکردنەکەی چۆ سەرگۆڕەکە سەیری کرد ڕاخەری نایەبی تیا ڕاخراوە مۆم و بخوردی تیادا گیرساوە سوپاسی خات و زبێدەی کرد کە ئاوا بایەخی بە گۆڕەکە داوە لە دڵی خۆشیدا لە دڵە ڕاوکێدا بوو لە نێوان بڕوابوون و بێ بڕواییدا بەڵام دڵە ڕاوکەکەی زۆرتر بوو دوای حەوانەوەی فەرمانی دا گۆڕەکە هەڵبدەنە و دەری بێنن کە کفنەکەی بینی ترسی خی بیرکەوتەوە پیرێژنە وتی گۆڕەکە وەکو خۆی لێ بکەنەوە ئەمجا خەلیفە فەرمانی دا فەقێ و قورآان خوێنان بێنن کە ئامادە بوون دەستیان کرد بە خەتمەکردن خەلیفە کە گوێی لە قورآانەکە بوو دیسان بورایەوە یەک مانگی ڕەبق ئەمە کردەوەی خەلیفە بوو ڕۆژێک لە ڕۆژان خەلیفە لە ماڵەوە لی نووسبوو کەنیزەکێک لای قاچەکانێ و ئەوی دی لای سەریەوە بوو باوەشێنیانە کرد گوێی لێ بوو ئەوەی لای سەریەوە بەوەی لای پێەکانی وت ئای خەی زەرانی نەگبەت ئەوەی لای پێەکانی هەڵیداوتی ئای تخوا ئەی قەزیبی بانجان ئەوی دیوتی ئاغامان بێگایە و هەر ناشزانێت چی ڕوویداوە هەژارە شەونخونی بەلای گۆڕێکەوە کێشێ پەیکەرێکی تەختی تیایە کە دارتاش دروستی کردوە ئەوی لای پێی وتی ئەی خۆراکی دڵان چی بەسەر هات ئەویش وتی خاتو زبێدە کڵۆیەک بەنجی دایە کەنیزەکێک کە خۆراکی دڵانی پێ بێهۆش بکە کە بێهۆشی کرد خستیانە سندوقێکە و بە سەواب و بەخیتی کۆیلەدا ڕەوانیان کرد فەرمانی پێدان بیخەنە چاڵە و دایپۆشن خیزران وتی، ئای قوڕی ڕەش بە سەرم، کەوابوو نەمردووە؟ ئەوی تر وتی، نەخێر گەنجە خوا بیپارێزێ، بەڵام بیستومە ئەوە چوار مانگە خۆراکی دڵان لای بازرگانێکە ناوی غانمی کوڕی ئەیوبە، ئاغاشمان بەسەر گۆڕێکداگری و ئەیلاوێنێتەوە کە مردووی تیانە. ئەوان قسەی خۆیان ئەکرد و پێیان وابوو خەلیفە نووسووە خەلیفەش گوێی بۆ شل کردبوون کە لە قسە بوونە و خەلیفە بۆی دەرکەوت گۆڕی ماڵەکەی درۆی نا کەنیزەکە خۆراکی دڵان چوار مانگەل لە ماڵی غانمی کوڕی ئەیوبی بازرگانە زۆر تووڕە بوو هەستا و ڕۆشت بۆ دیوانی حکومڕان وەزیران کۆبوونەوە ئەبو جەعفەری بەرمەکی خۆی کرد بە ژووردا، هەر کە خەلیفە ئەیبینی فەرمانی پێدا، چەند چەکدارێک ببە و گەڕێ بە شوێن ماڵی غانمی کوڕی ئەیوبی بازرگاندا، کە دۆزیتەوە چواردەوری ماڵەکەی بگرە و بچۆ لە ژوورەوە خۆی و خۆراکی دڵانی کەنیزەک بهێنە، پێویستە ئەو بازرگانە سزا بدەم.